بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەی پێغەمبەر کاتێک ناپاک و دووڕوەکان دێن بۆ لات و دەڵێن ئێمە شایەتی دەدەین کە تۆ پێغەمبەری خودایت لە حاڵێکدا کە خودا خۆی چاک دەزانێت کە تۆ پێغەمبەر و فرستادەی ئەویت لە هەمان کاتدا خودا شایەتی دەدا کە ئەو ناپاک و دووڕوانە درۆزنن. ئەوانە سوێندی درۆیان کردووە بە قەڵغانی خۆیان و بەو هۆیەوە بەربەستی خەڵکیان کردووە لە ڕێبازی خودا بەڕاستی ئەوەی ئەوان دەیان کرد کارێکی زۆر ناپەسند و نابەجێ بوو ئەو حاڵەتەشیان بۆیە تێدا دروست بووە چونکە سەرەتا باوەڕیان هێنا لەوە دوا حەقیان پۆشی و کافر بوونەوە بەهۆی ئەوەوە مۆر نرا بەسەر دڵیاندا بۆیە تێگەیشتن و بیر و بۆچوونیان شێواوە و لە ڕاستیەکان تێناگەن کاتێک دەیانبینیت سیما و لەش و لاریان سەرسامت دەکات کاتێکیش دێنە قسە ئەوەندە دەم باز و قسەزانن ئەوە گوێ دەگریت بۆ قسەیان دەڵێی داری وشکی بە دیواردا هەڵپەسێردراون ئەوەندە لە ترس و بیمدا دەژین هەر هاوار و بانجێک بکرێت هەر باسێک بێتە پێشەوە وا دەزانن دژی ئەوانە ئەوانە هەر دوژمنن کەوابوو خۆتیان لێ بپارێزە وریایان بە خدا بیان کوژێت و لە ناویان بەرێت ئاخر بۆچی وا دەکەن، بەرەو کوێ لادران، بۆچی باوەڕی دامەزراو ناهێنن و لە ڕێبازی ڕاست لادەدەن؟ کاتێک پێیان بوترێت وەرن پێغەمبەری خودا داوای لێخۆشبوونتان بۆ دەکات، سەر بادەدەن و لووتبەرزی دەکەن، دەیانبینیت ڕوو وەردەگێڕن و بەرهەڵستی دەکەن، لە کاتێکدا ئەوانە خۆیان لا گەورە دەبێت و خۆ بە زلزانن. چونیەکە بۆیان داوای لێ خۆش بوونیان بۆ بکەیت یان نەیکەیت هەرگیز خودا لێیان خۆش نابێت چونکە بەڕاستی خودا هیدایەتی قەومی تاوانبار و لە سنوور دەرچوو نادات. ئەوانە کەسانێکن دەڵێن بە خەڵکی ماڵ و سامان مەبەخشن بەو کەسانەی کە لە دەوری پێغەمبەری خودادان تا بڵاوەی لێ بکەن مەبەستیان هەژارانی کۆچبەرانە ئەی نازانن هەرچی گەنجینەکان هەیە لە ئاسمانەکان و زەویدا هەر خوددا خاوەنیانە بەڵام دووڕوەکان ئەم ڕاستیە تێناگەن و لە نهێنیەکان سەر دەرناکەن. ئەو دوو ڕوانە دەڵێن سوێن بە خودا ئەگەر گەڕاینەوە بۆ مەدینە دەبێت ئەوەی کە دەسەڵاتدار و بەڕێز و پیاو ماقوڵە ئەوە دەربکات لە شار کە بێ ڕێز و بێ دەسەڵاتە دیارە کە بەو حاڵەشەوە بەشداری غەزایان کردووە بەناچاری یا بۆ تەماع و ئاشوبنانەوە ئەو دووڕوانە نازانن کە عیززەت و دەسەڵات و پایەداری هەر شایستەی خودا و پێغەمبەرەکەی و ئیماندارانە. ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە، هەوڵ بدەن نە ماڵ و سامانتان، نە ڕۆڵەکانتان نەبنە هۆی ئەوەی کە لە یادی خودا و بەدەستهێنانی ڕەزامەندی ئەو کەمتەرخەمی و بێئاگاتان بکەن، جا هەر کەس لە یادی خودا کەمتەرخەمی بکات، ئا ئەوانە هەر خۆیان خەسارەتمەند و زەرەرمەندن. لەو ماڵ و سامان و زانست و هێز و دەسەڵاتەی کە پێمان بەخشیون، ئێوەش لێی ببەخشن و دەستی بەسەردا مەگرن و قۆرخی مەکەن، پێش ئەوەی کە مردن یەخە بە یەکێکتان بگرێت و بڵێت، پەروەردگارە خۆزگە ماوەیەکی کەمی تر مۆڵەتت بدامایە تا خێر و چاکەم بکردایە و ماڵ و سامانم ببەخشیایە و بچوومایەتە ڕیزی چاکانەوە جا ئەو داخوازیە بەجێ نییە چونکە ڕۆژی هەر کەسێک تەواو بوو کاتی مەرجی هەر کەسێک هات هەرگیز خودا دوای ناخات و مۆڵەتی بۆ تازە ناکاتەوە خداش زۆر ئاگایە بە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن.